پولخێریا ئەلیکساندرۆڤنا کە نوقمی بیرکردنەوە بوو لە ڕودیای ئازیزی و تەواو بێ حەوسەڵە بوو هەرچەندە هەستیە کرد کام کوڕە گەنجە لە ڕادە بەدەر دڵسۆزی بە خەرجەدات و زیادە ڕۆیی لە دەست گوشینیاکا وەلێ لەبەرەوەی بۆ ئەو ڕزگارکەر بوو بۆیە نەیەویست گوێ بۆ شتانە بدات و وردەکاری تیابکە بەڵام ئاڤدوتیا ڕۆمانوڤنا لەگەڵ بوونی هەمان ئەو نیگەرانیەدا کە لە دایکی هەبوو هەرچەندە ناترسا بەڵام ڕوانینەکانی هاوڕێی براکەی کە گریان لێ ئەبەوە سەرسامی و تا ڕادێک ترسی لێ نیشان دەبوو تەنیا پشتی بەو قسانە قایم بوو کە ناستاسیا دەربارەی ئەم پیاوە ترسناکە کردبووی و هەرەوەیش ڕێگای ئەوەی لێگرتبوو کە دەستی دایکی بگرێت و لە تاو ڕازومیخین هەڵبێت هەروهایشی زانی کە تازە هەڵاتن لە دەستی دادێک نادا سەرنجام دوای دە دقیقا کەمێک هێور بووە چونکە لە تایبەتمەندێتی ڕازومیخین بە ئاگاهات کە هەرچێکی لە دڵدایە ئیتر لە هەر حاڵێکدا بێ هەمووی ئاشکراکە بۆیە هەر کەسێک سەرکاری لەگەڵ دابواە زۆر زوو ئەیزانی چێە و چیەکە. ڕازۆمیخین لە کاتێکدا کە دڵنیایی بە پۆلخێریا ئەلیکساندرۆڤنا ئەبەخشی هاواری کردوتی هەرگیز نابێ لای خاوەن ماڵەکە بمێنەوە ئەوە کاری کردە نییە ئەگەرچی تۆ دایکیت وەلێ ئەگەر بمێنیتەوە بە تەواوی شێتە بێ ئەوسا خوا خۆی زانێ چی ڕوەدا جوێ بگرە بزانە چیەکەم ئێستا ناستاسیا لای دا ئەنیشێت و من ئێوە ئەگەێنمە ماڵەوە چونکە ئێوە دوو ئافرەتن و ناتوانن بەتەنیا بە کۆڵاناندا بڕون ئێمە لەم بارەوە لە پترسبۆرگە بە کورتی گرنگ نییە کە ئێوەم گەیان بەڕاکردنە گەڕێمەوە ئێرە و دوای چارەک سعاتێک بەڵێنی شەرفتان ئەدەمێ دیسان ئەگەڕێمەوە لاتان و لە چاکی و خراپی ڕاستکۆڵنییکۆف ئاگادارتان ئەەکەمەوە پاشان گوێ بگرن لە لای ئێوە یەکسەر ئەڕۆمەوە ماڵەکەی خۆم میوانم هەیە هەمویان سەرخۆشن زۆر سیمۆف هەڵەگرم ئەو پزیشکەیە کە چارەیە کات وێستا لە ماڵەکەی مندایە ئەو سەرخۆش نییە قەت ناخواتەوە ئەی بەم بۆ لای ڕودیا و دوایی هەردووکمان دێنەلاتان بەم جۆرە ئێوە لە ماوەی ساعتێکدا دووجار هەواڵی ئەزان و لە خودی پزیشکەکەشی ئەبیستن هەر ڕووبەڕوو لە خودی پزیشکەکە نەک لە من خۆتان لێی بپرسن ئەگەر باری تەندروستی خراپ بوو سوێن دەخۆم خۆم ئەتان هێنمە ئێرە و ئەگەر باشیش بوو بۆ خۆتان بخەون وەلێ من هەموو شەوەکە هەر لێرە ئەمێنمەوە لە تارمەکەدا ئەو پێی نازانێت بە زۆر سیمۆفیش ئەڵێم لای خاون ماڵەکە بمێنێتەوە بۆ ئەوەی لە بەردەستا بێ باشە چی بۆ ئەو باشترە ئێوە یان پزیشک بێگومان پزیشک بە کەڵکترە باشە دەی بڕۆن بۆ ماڵەوە لای خاوەن ماڵ هەر نابێت ڕەنگە بۆ من بهێڵێت بەڵام بۆ تۆنا چونکە چونکە ژنێکی گەلۆرە ئەو بە نیسبەت ئافدوت یا ڕۆمانۆڤناوە تەنانەت ئەگەر ڕاست دەبێ ئیرەیی بە تۆی شەبە بێگومان ئافدوتیا ئەوە هەر نەی کردبێ ژنێکی زۆر سەیرە بەڵام منیش هەرگەمژەم قیروسە با بڕین بڕوان پێەکەن ها؟ بڕوام پێکەن یان نا ئەفدوتیا ڕۆمانۆڤنا وتی دایکە گیان بێگومانەوەی کەیڵێت بەجێهێنێت ئەوە بەڵێنی خۆیەتی تا ئێستا ئەو کاکمی ڕزگار کردووە ئەگەر ڕاز بێت و پزیشکەکە بەوە قایل بێ کە شەو لێرە بمێنێتەوە ئیدی چی لەوە باشترە بێت ڕاز و میخین بەدەم دەست و دەمخۆشیەوە هاواری لە هەستاوتی تۆ تۆ لێم تێگەی چونکە تۆ فریشتیت بابڕین بەڵام تۆ بڵێ بتوانێ بەڵێنەکەی بەجێبێنێ ئەمەیش بەم حاڵەتەوە کەتیایەتی ڕاز و میخین لەوە گەیشت کە پۆل خێریا ئەلیکساندرۆڤناچی لە دڵدایە بە هەنگاوە فراوانەکانی بێ ئەوەی ئاگاداری ئەوە بێ کە خانمەکان بە زەحمت ئەیانتوانی پێی بگەن کەوتە سەر شۆستەکە بۆ ئەوەی بیرکردنەوەکانی پۆل خێریا ئەلیکساندرۆڤنایش لە کاربخاوتی بەڵێ تێگەم تۆ بیر لەوەکەیتەوە کە من لە چه حاڵێکدام بێخود یعنی من سەرخۆشم بەڵام کێشەکە لەمەدا نییە من مەستی شەراب نیم بەڵکو و بینینی ئێوە سەرخۆشی کردوم وەلێ گرنگ نییە گوێم پێمەدەن درۆکەم من شایستەی ئێوە نیم بە هیچ جۆرێک شایستەی ئێوە نیم هەر ئەوەندەی ئێوەم گەیان ڕاز ئەچمە سەر جۆگاکە و دوو جام ئاو بەسەرما ئەکەم و هەموو شتێک تەواو بێ ئەگەر ئەزانن من هەردووکتانم چەند خۆشەوێ پێمەکەنن تووڕە مەبن لە هەموو کەس تووڕە بن بەڵام لە من نا من هاوڕێ ئەوم کەواتە هاوڕێی ئێوەشم من وامەوێ من دەمێکە ئەم هەستم هەیە ساڵێک لەمە بەر هەر لەم کاتەدا وەلێنا هەرگیز لەمە و پێش ئەو هەستەم نەبووە چونکە ئێوە وەک لە ئاسمان کەوتبێت نەخوارەوە وایە بە کورتی من ئەم شەو هەرگیز نانوم زوسیموف لەوە ترسا کە ڕودیا شێت بێ بۆیە نابێت بیوروژێنین دایک هاواری کردوتی تۆڵێ چی ئاف دوتیا ڕۆمانۆڤ نازۆر ترسا پرسی بەڕاست پزیشە گوای وێ ڕازۆمی خێنوتی وتی وەلێ ڕاست نییە هیچ ڕاست نییە تەنانەت دەرمانێکی دایە تازێک بوو خۆم بینیم ئەو کاتە بوو کە ئێوە گەشتن ئا خۆزگە ئێوە سبەی بگەشتنایە باش بوو ئێمە ڕۆشتین سعاتێکی تر خودی زۆسیمۆف هەواڵی تەواوتان ئەداتێ هیچ سەرخۆش نییە منیش مەز نابم بەڵام بۆ ئەوەندەم خواردوتەوە کە سەرخۆش بم لەبەرەوەی ئەو نەحلەتیانە کێشامیانە ناو قسەوە آخر من بڕیارم دابوو ئیتر خۆم نەخەمە ناو بێنە و بەردی گفتوگۆوە قسەی هێن بێماناکەن خەریک بوو دەست بدەمە یەخیان من مامەم وەک سەرۆک لەوێدانە سەرۆکی دانیشتەکە باوەڕ بکەن ئەوانە خوازن مرۆڤ هیچ کەسایەتێکی خۆی نەبێت ئەمە بە پێشکەوتن دانێن هەموو هەوڵێکیان بۆ ئەوەیە کە مرۆڤ لە خۆی نەچێت لە هەموو شتێک کەمتر لە حقیقەتی خۆی بچێت ئەمەش لای ئەوان گەورەترین پێشکەوتن خۆزگە هەر هیچ نەبواە درۆکانیشیان بە شێوازێکی زۆر تایبەت دەرببریایە، بەڵام پۆلخێریا ئەلیکساندرۆڤنا بە شەرمەوە قسەکانی پێبڕی وتی، گوێ بگرە. وەلێ قسە پێبڕینەکە ئەوەندەی تر ئاگری لە لاوەکە بەردا، ڕازومیخین بە دەنگی بەرزتر نڕاندی وتی، تۆ چۆنی بیر لێکەیتەوە؟ تۆ وازانی من بۆیە ئەمانە ئەڵێم چونکە وان درۆیان کردووە؟ نا، من ئەوانەم خۆشەوێ کە درۆکەن. درۆ یەکەم تایبەتمەندی مرۆڤە کە لە هەموو گیاندارەکانی تری جیاکاتەوە. بە درۆ گەیتە ڕاستی من بۆیە مرۆڤم چونکە درۆ کەم هەرگیز کەس نەگەیشتۆتە ڕاستی ئەگەر چواردە جار یان ڕەنگە سەد و چواردە جار درۆی نەکردبێ ئەمەیش شایەنی ڕێز لێگرتنە بەڵام ئێمە ناتوانین درۆکانیشمان بەپی ئەقلی خۆمان بکەین درۆم لەگەڵدا بکە بەڵام درۆی خۆت بکە و منیش ئەو کاتە ماچ دەکەم درۆکردن بە شێوازی خۆت لەو هەقیقەتە چاکترە کە لاسایی کردنەوەی خەڵکی تر بێ لە یەکەمیاندا تۆ مرۆڤی لە دووەمدا تۆ تەنیا توتیەکیت ڕاستی هەرگیز لە ناو ناچێ بەڵام ئەشێ دژیان لە ناو بچێ لەم بارەوە نمونە زۆرە باشە ئاخر ئێستا ئێمە چین؟ ئێمە هەمومان هەمومان بەبێ ئاوەرتەیەک لەبارەی زانست، کللتور، بیر و ئایدۆلۆژی، ئارەزوو، قوتابخانەی ئازادی خوازی، ئەقڵ، ئەزمۆن و هەموو شتێک، هەموو شتێک، هەموو شتێک. هەر بەم جۆرە بەدەم هاوار و دەنگە دەنگەوە دەستی خانمەکانی لە ناو دەستی خۆیدا تونەوشی و ئەیوتەوە وانە پۆل خێریە ئەلیکساندرۆڤنایی داماوتی خوایە من نازانم دەی تۆیش بێنە دەستت ئەمێت لە بەردەم تاناکڕنۆش بەرم و هەر ئێستا دەستەکانیشتان ماچکەم هەر لە ناوڕاستی پیادە ڕێکەدا کە خۆشببختانە لەو کاتەدا تەواو چۆڵ بوو بە چۆک داهات پۆل خێریە ئەلکسسانندۆڤنا کە بێتاقەتیەکەی گەشت بۆ ئەو پەڕی هاواری یەکردوتی بەسە تکایە تۆ چیەکەیت دنیایش هەر بەنی گەرانی و پێکەنەوتی هەستە هەستە ڕازۆمەخێنۆتی هەرگیز هەڵناستم ئێوە دەستانم بدەنێ ئاوە باشە بەسە هەستم بڕین من لێ بووکێکی بێچارەم من شایستەی ئێوە نیم مەست و شەرمەزارم شایانی ئەوە نیم ئێوەم خۆش بێ بەڵام کڕنۆش بۆ بردنتان ئەرکی هەموو کەسێکە بە مەرجێک ئاژەڵ نەبێ منیش کڕنوشم بۆ بردن باشە ئەوەیش ژوورەکەتانە هیچ نەبێ ڕادیۆن لەم لایەنەوە هەقێتی کە پیتەر پیتۆڤچی ئەوەی دەرکرد چۆن لە ڕووی هاتو لە ژوورێکی وادا داتان بنێ ڕسواییە ئەزانن چی ئەهێن نێرە آخر تۆ دەستگیرانی ئەویت نا دەستگیرانی ئەویت کەواتە با پێت بڵێ مێردەکە تابڵی پیاوێکی قێزەونا پۆلخێریا ئەلیکسسانندۆڤنا دەستی بە قسە کردوتی گوێ بگرە جەنابی ڕازومیخین تۆ خۆت فرامۆش کردو ڕازومیخین هاتەوە سەرخۆی وتی بەڵێ ڕازەکەی من خۆم فرامۆش کردووە شەرمەزارم بەڵام بەڵام نابێت لەسەر و قسانەی کە پێتانی ئەڵێم تووڕە بن چونکە بە ڕازگۆیەوە ئەیان ڵێم نا چونکە هم ئەگەر وا بواە کارێکی قێزەون بوو بە کورتی نەک لە بەرەوەی من ئێوەم هم باشە باوا بێ پێویست ناکە نایڵێم بۆ ناوێرم بەڵام ئێمە هەمومان کە ئەو هاتە ژوورەوە هەستمان کرد ئەم کەسە لە ئێمە نییە نەک لە بەرەوەی بەقژی لولکراویەوە تازە لای سەر تاشەوە هاتبوو نەک لە بەرەوەی پەلەی بوو عقلی خۆیمان پێ بفرۆشێ بەڵکو لەبەرەوەی سیخڕ و ڕژدا وەک جوولەکە فێڵبازە و ئەمەیش دیار و ئاشکرایە ئایا ئێوە بە عقل یەزانن نا دەبەنگە دەبەنگە آخر ئایا ئەو مێرتە ئەخواجیان لەبەرەوە لەو کاتەدا لە پلیکانەکانەوە بەرە و لای ژوورەکە سەرکەوتن وەستاوتی خانمەکان بڕوان هەرچەندە ئەوانەی ئێستا لە ماڵەکەمدان هەمویان سەرخۆشن بەڵام هەمویان نەجیبن لەگەڵەوەدا کە ئێمە درۆکەین آخر منی شەر درۆکەم بەڵام سەرنجام بە درۆکانی خۆمانەگەینە ڕاستی چونکە لەسەر ڕێگای ڕاست وەستاوین وەلێ پیتەر پیتۆڤچ هەنگاو بەسەر ڕێگای ڕاستانانێ هەرچەند ئێستا من جوێنم پێدان بەڵام ڕێزم بۆ گشتیان هەیە تەنانەت زامی تۆفیشم خۆشەوێ ئەگەرچی ڕێزی ناگرم چونکە بێجگەل لە تو تەڵەسەگێک چیتر نییە تەنانەت زوسیموفی حەیوانیشم خۆشەوێت چونکە خانەدانە و کاری خۆێزانێ باشە کەواتەی تر بەسە هەموو شتێک گوترا و داوای لێبرد نەکەم بمبورن وایە باشە با بڕین من ئەم ڕاڕەوازانم لێرە بووم لێرە لەم ژووری ژمارە سێدا کارەساتێک ڕوویدا دەی ئێوە لە شوێن کامە ژوور هەشتەم باش بەڵام شەو دەرگاکە دابخن نەهێڵن کەس بێتە ژوورێ چارەکە سعاتێکی تر بە هەواڵەوە دێمەوە و پاشان دوای نیو سعات لەگەڵ زۆسیمۆف دادێم ئەبینن ماڵەوە ڕۆشتم پۆل خێریە ئەلیکساندرۆڤنا بە نیگەرانی و ترسەوە بە کچەکەی خۆی وت ئای وای دنیا گیان ئەبێ چی ڕووبدا دنیا لە کاتێکدا کە کڵاو و مانتۆکەی لابردوتی دایکە گیان هێور بە خوا خۆی ئەم بەڕێزەی بۆ ئێمە ڕەخساندووە هەرچەندە بەڕاستی لە کۆڕی خواردنەوە هاتووە بەڵام بڕوا بکە ئەشێت پشتی پێ بەسرێ تا ئێستاش چەندە خزمەتی کاکمی کردووە پۆل خێریاوتی ئا دنیا خوازانێت دێتەوەیان نە بەڕاست نازانم من چۆن قایل بووم لای ڕودیان نەمێنمەوە هیچ ئەوم بە بیردا نەئەهات ئەو بەو حاڵە ببینم چەند لەگەڵمانە دڵڕەق بوو وەگەوەی بینینمانی پێخۆش نەبێ فرمێسک لە چاویا قەتیزما دنیاوتی نا دایکە گیان وانە تۆ باش سرنجت نەداوەتێ تۆ هەرەگریایت دیارە نەخۆشیەکەی سختە و ئەوەیش وای لێ کردووە پڕ خریاوتی ئای لەو نەخۆشیە چی ئەبێت چۆن قسەی لەگەڵدا کردیت دنیا لەگەڵ قسەکاندا دایکە بە دزیەوە لە چاوی کچەکەی ڕوانی بۆ ئەوەی چی لە بیری دایە بخوێنێتەوە بەوەی کە دنیا لایەنی ڕودای گرتووەمەیش بەو مانایە کە بەخشیوێتی کەمێک ئاسوودە بوو بۆ ئەوەیش کە تەوا و دڵنیابێوتی من بێگومانم سبێنێ ڕاکانی خۆی گۆڕێ دنیاوتی بەڵام من تەواو لەوە دڵنیام کە سبێنێش هەر لەو بارەوە پەیڤێ ئەفدوتیا ڕۆمانوڤنا بەمە کۆتایی بە قسەی دایکی هێنا و ئەمەیش خۆی مەسلەیەکی دروست کرد چونکە پۆلخێریە ئەلکسسانندۆڤنا لە گفتوگۆکردن لەبارەی ئەو مەسلەوە ئێستا زۆر دەترسا. پاشان بە نیگەرانیەوە دانیشت و کەوتە چاوەڕوانی کردنی ڕازۆمیخین لە پەناوە تەماشای کچەکەی کرد کە ئەویش هەر لە چاوەڕوانی کردندا بوو دەستی لە پشتیەوە هەڵپێکا بوو بیریا کردەوە لە ناو ژوورەکەدا پیاسەیە کرد ئەم پیاسەکردە لەم سەرەوە بۆ ئەو سەر خویەکی ئاسایی ئاودوتیا بوو دایکیشی لەو جۆرە کاتانەدا زۆر لەوە ترسا کە بیرکردنەوەکەی شلوێ بکە بێگومان ڕازومیخین بەو عشقە کتوپڕەیەوە کە لە حاڵەتی مەستیدا بۆ ئافد و تیا هەڵگیرسا بوو زۆر پێکەنین هێن بوو بەڵام بە تەماشاکردنێکی ئافد و تیا ڕوومانۆڤنا بە تایبەتی لەم بارێسایدا کە دەستی لە پشتەوە هەڵپێکا بوو بە غەمباری و بیرکردنەوە هاتوچۆی بە ژوورەکەدا کرد هەر کەس بەو جۆرە بیبینایە ڕاز و میخینی ئەبەخشی بە تایبەتی ئەگەر لە کاتی ئاسایی خۆی و دوور لە سەرخۆشی بواە ئەفدوتیا گەلێک جوان بوو باڵای بەرز و زۆر گونجا و پڕ بوو لە هەڵس و کەوتیا دیار بوو کە زۆر بڕوای بەخۆیەتی هەرچەندە ئەمە هیچ لە ناسکی و نەرمی و ڕێک پۆشەکەی نەئێنایە خوارێ دەم و چاوی لە کاکێچوو بەڵام ئەم نمونەیە گولە جوانی قژی زەردێکی تێر و کەمێک لە قژی کاکی کاڵتر بوو چاوانی تا ڕادێک ڕەش و درەوشاوە و لە خۆبایی و لە هەمان کاتدا هەندێک جار تا ئەو پەڕی نەرمونیان بوون ڕەنگی دەم و چاوی پەڕی بوو بەڵام نەک پەڕێنی نەخۆشی ڕووی لە تەندروستیا گەش و پرشە پرشی بوو دەمی کەمێک بچووک و لێوی سوور و قوت بوو کە وەک چناگەی هات بۆ پێشێ و تاقە ئەندامێکی بە خەوشی دەم و چاوە جوان و سەرنج ڕاکێشەکەی بوو لەگەڵەوەشدا ئەو خەوشە سیمای کەسایەتێکی ڕەسەن و هەندێک لووت بەرزی پێبەخشی ئەگەرچی ڕووی تاڕادەیەکی زۆر مانای جددی و ڕامانی پێوە دیار بوو تا خۆشحاڵی بەڵام زەردەخەنێکی دڵگیر و شایستە و پێکەنینێکی دڵبزوێن و بێگرد سیماکەی ڕازاند بۆوە کەواتە ڕازومیخی ناهاقی نەبوو بەو مەستی و گەرمی و سادەی و خانەدانیەوە وەک پاڵەوانێکی بەهێز کە هەرگیز شتیوا جوانی نەدی بوو هەر لە یەکەم نیگاوە ئەقلی لەدەست بدا بە تایبەتی ئەڵێی ئەم ڕێکەوتی یەکەم بینینە وای کرد کە دنیا لە حاڵەتی جوانی و خۆشەویستی و دڵخۆشیەوە کە بینینی براکەی بۆ ڕەخسان پاشان لە حاڵەتێکی تریشدا کە چۆن لێوە قوت و جوانەکەی بەرامبەر بە داواکاریە سەخت و نادروستەکانی کاکی خەزلین ئەم دوو دیمەنە بڕستی لە ڕاز و میخین بڕی و هێز و توانای بەرگریکردنی نەهێشت قسەکەی ڕاست بوو، چونکە ئەگەرچی تەمەنی پۆلخێریا ئەلیکساندرۆڤنا چل و سێ ساڵ بوو، وەلێ هێشتا جوانێکی ڕابردووی هەر مابووە و لەو تەمەنە گەنجترەی نوان. ئەم مەبەستە بۆ هەموو ئەو ژنانەشێ کە گیانی زیندوو هەستی نوێ و دڵێکی پڕ لە گەرمی و خۆشەویستیان تا پیری لەگەڵ خۆدا هێناوە. با ئەوەیش بڵێین کە پاراستنی هەموو ئەم خەسڵەتانە تاقە ڕێگەی مانەوەی جوانیە، تەنانەت لە تەمەنی پیریشدا. ڕاستە قژی پۆلخێریا ئەلیکساندرۆڤنا سپی تێکەوتبوو تەنک ببوو لۆچی وردی لە کەوتبووە لا چاوی و خەم خەفەت چاڵی و سیسیان لەسەر گۆناکانی دانابوو لەگەڵ ئەمانیشدا دەموچاوێکی دڵگیر بوو وێنەیەک بوو لە دنیای دوای بی ساڵی تر تەنیا ئەوە نەبێت کە ئەو وەک دنیا لێوی خوارەوەی قنج نەبوو پۆلخێریا ئەلیکساندرۆڤنا ژنێکی زۆر بەهەست بوو بەڵام نەک زێدەڕۆ کە بگاتە سۆزایەتیەکی دەستکرد شەرمن و سازشکار بوو وەلێ تا ڕادێکی دیاریکراو لە گەلێک مەسلدا خۆیدا بەدەستەوە لە زۆر شتا تەنانەت لەو شتانیشدا کە پێچەوانەی بیر و باوەڕی بوون بەڵام هەمیشە سنوورێکی بۆ شەرەف و یاسا و بیر و باوەڕی خۆی دانابوو کە هیچ کات و هەلو مەرجێک ئەو سنوورەی پێنە ئەبەزان